کاتێک کە شەو داهات لە یەکێک لە خێمەکان نزیک خێمەی هورەم هەر پشوم دا و سەربازەکان کاتێک کە زانیان من پزیشکم هەوڵیانەدا ببنە هاوڕێم لەبەرەوەی هەموو سەربازی حەزەکە کە دۆستایەتی پزیشکێک بۆ لای خۆی ڕابکێشێ بۆ ئەوەی لە کاتی برینداریدا چارەسەری برینەکەی بکە سبینەی ڕۆژی دواتر نەفیڕەکان دەنگیان بەرز بۆ سەربازەکانی لەخەو هەڵستاند و هەر سەر دەستێک بەرامبەر بەشەکەی خۆی ڕاوەستا ئەی سەربازانی میسر کە لە نێوانتاندا ڕەشپێستە پیس و پۆخڵەکان و نەیزەدارە تەوەزەلەکانی شەن و هەمووتان هەر لەشکری میسرن و وەک گایەک ئەبۆڕێنن من ئەمڕۆ ئەمەوێت بتان بم بۆ مەدانی جەنگ بۆ ئەوەی ببینم لەگەڵ خەبیریەکاندا شەرتان پێکرێ یاننا ئەگەریش توانای شەڕکردن لەگەڵ ئەوانتان نەبێ هیوادارم تا دوایین کەستان بکوژرێن بۆ ئەوەی ناچار نەبم لەش و لارە ناقۆڵاکانتان لەگەڵ خۆمدا ببەمەوە بۆ میسر و بە تەنها خۆم بڕۆم و لەگەڵ دەستێک لە سربازانی ڕاستەقینە بگەڕێمەوە هۆ تۆ سەر پەلی لوت قڵی شاو شەقێکی قایم لەو سەربازە نەفامە بدە بۆی لە کاتێک کە من قسەکەم با دواوەی خۆی نەخورێنێ و لەمەو بەدوا لە کاتی ئاخاوتنی مندا خەریکی خۆ خوراندن نەبێ. ئەمڕۆ لە کاتێکدا کە هێرش ئەکەینە سەر خەبیرییەکان، من لە پێشەوەی هەمووتانە بووم و لەگەڵ ئێوە لەگەڵیاندا ئەجەنگم و ئاگام لە هەر هەمووتانە بێ بۆی بزانم چ کەسێ لە مەیدانی شەڕدا پاشەکشێکە یان بە باشی شەڕ ناکا. دڵنیاتانەکەمەوە کە ئەم شەو و لەم قامچەی من خوێنە تکێتەوە و ئەم خوێنە لە لەشی ئەو کەسانە دێتە دەرەوە کە لە گۆڕەپانی شەڕدا بە باشی ناجەنگن و دڵنیا بن قامچەکەی من لە نەیزەی خەبیریەکان ترسناکترە چونکە نەیزەی ئەوان پەیکانی مسی پێوەیە و زوو ئەشکێ خەبیریەکان لە پشت ئەم چیایەوەن کە ئەیبین و ئەمشە و پێسپێردراوەکانی پشکنینی من ڕۆشتن کە بزانن ژمارەیان چەندە بەڵام ترسان و هەڵاتن و نیانتوانی ژمارەیان بە دروستی بزانن خەبیریەکان تەنها یەک شتی ترسناکیان هەیە ئەویش دەنگیانە بەڵام ئەگەر لە دەنگیان ئەترسن هەویری گڵی سور بکەنە گوێتانەوە بۆ ئەوەی دەنگیان نەبیستن بەڵام لەبەر ئەوەی ئەم هەویرە ئەبێتە هۆی ئەوەی گوێتان لە دەنگی فەرماندەکانتان نەبێ هەروا باشترە کە واز لەمەش بهێنن وای بۆ ئەو کەسێکە لە خۆڕایی و بێنیشان گرتن تیرهاوێژی بکە لە شەڕدا سەرکەوتن تەنها ئەوە نییە کە سەرباز دلێر بێ، بەڵکو ئەوەشە کە سەربازەکان وەک ئەوەی یەک جەستە بن گوێڕایەڵی فەرمانی بەرپرسەکانیان بن. ئەگەر ئێوە ئەمڕۆ سەرکەوتن، ئەبنە خاوەنی هەموو ماڵ و سامان و مانگا و مەڕی خەبیرییەکان و من نە حەڵقەیەکی زێڕ و زیوم ئەوێت و نە مانگا و مەڕ و ماڵاتیان. خەبیرییەکان لەم کاتەدا زۆر دەوڵەمەندن، چونکە شار و گوندێکی زۆریان تاڵان کردووە و ئەگەر سەربکەون هەموو سامانی ئەوان بەر ئێوە ئەکەوێ. هەروەها ئەگەر سەرکەوتوو بن هەموو ئەندامانی خێزانەکەشیان ئەبنە موڵکی ئێوە و ئەتوانن دواتر بیانفرۆشن، بەڵام ئەگەر تێک بشکێن قامچێ خوێن مژەکەی من ئەمشەو میوانداریتان لێکا. سەربازەکان کاتێ ئەم قسانیان بیست شمشێر و نەیزەکانیان ئەدا بە قەلغانەکانیاندا و کەوانەکانیان بەرزەکردەوە و ورە بەرزیان ئەنوان هورم هەبووتی ئەبینم مەلی ئەوەتان هەیە هەرچی زووتر لەگەڵ خەبیریەکاندا بجەنگن بەڵام ئێمە بەر لەوەی بۆ شەڕ بچین ئەبێت لێرە پەرزگەیەک بۆ خی فیرعون دروست بکەین خی فیرعون کە ناوی ئات و نەخوایەکی جەنگی نیە و بە کەڵکی ئێوە نایە چونکە یارمەتیتان نادات و لەبەر ئەوە پێویست ناکە بۆ مەراسیمی بیناکردنی ئەم پەرستگەیە هەمووتان لێرە بن و تەنها پاژڕەوەکانی لەشکر لێرە ئەمێنەوە و ئەوانی تر ئێستا ئەبێ بەڕێ بکەون ئێوە ئەمڕۆ ئەبێت ڕێگا ببڕن هەتاوکو وەگەنە هۆزەکانی خەبیری بەڵام پێویستە بزانن کاتێک کەمان دوون ئەبێ لەگەڵیاندا نەبەرد بکەن بۆی کەستان دەرفەتی خۆ قوتارکردنی نەبێ دوای هورم هەب قامچەکەی ڕاتەکان دوو سەربازەکان کەوتنە ڕێ و هەر دەستەیەک کە لە دواوەی نیشانەکانی خۆیانە ڕۆشتن نیشانەی هەندێ لە دەستەکان کلکی شێر بوو دەستەکانی تر بە دوای سەری تیمساحەوە ڕۆشتن لە پێش و پاشی سربازەکان گالیسکە جەنگیەکانە ڕۆشتن بۆ ئەوەی ببێ بە قەڵغانی سربازەکان و نەهێڵێ بەرشاڵاوی لە ناکاوی دوژمن بکەون کاتێک کە سەربازەکان ڕۆشتن پاشڕەوەکانی لەشکر لەگەڵ هورم هەبوو هەندێ لە بەرپرسەکان بەرەو ئەو جێگای پەرستگەی ئاتونیان لێ دروست کردبوو بەڕێکەوتن و منیش لەگەڵیاندا بەڕێکەوتم و گوێم لێبوو لێ پرسراوەکان بە یەکەوە گفتو گویانە کردو ئەیانوت ئەم شێوەی جەنگە نوێی ئەمڕۆ هورم هەب دایڕشت لەگەڵ ژیری ناگونجێ چونکە ئەوەندەی ئێمە بزانین لە کاتی جەنگدا گەورە لێ پرسراوەکانی لەشکر ئەبێ لە دواوەی سوپادا جێگیر بن و لە کەژاوەکاندا چاودێری سربازەکانیان بکەن کە هەڵنێن بەڵام ئێستا هورم هەب ئەڵێت خۆم لە پێشەوەی سربازەکان لەگەڵ دوژمندا ئەجەنگم و ئێمەش ئەبێ چاو لەو بکەین و بچینە پێشەوە جا بەم شێوەیە چکە سێ پێش لە هەڵاتنی سربازەکانەگرێت و چێ کردەوەکانیان تۆمارەکە خۆ سەربازەکان خۆیان خوێندەواریان نییە کە هەڵسوکەوتی هاوڕێکانی خۆیان بنووسن و تەنها پلەدارەکان خاوەن نووسین و ئەتوانن بنووسن کە کام سەرباز ئازایەتی زیاتری نواندووە و کامیان ترسنۆک بووە یان ڕای کردووە هەرم هەب کە لە پێشەوە ڕۆیشت ئەم دەربڕینانەی گوێلێ بوو هەندێ جار قامچەکەی ئەجوڵاندە و بزەیەکی هات تا کاتێک کە گەشتینە پەرستگەکە. پەرستگەکە بچووک بوو بە بۆنەی نەبوونی ماوە نەپەرژان سەقفی بۆ دروست بکەن و هەندێ دار و گڵی سووریان بۆ دروستکردنی بیناکە بەکارهێنا کاتێگەیشتە بەردەم پەرستگەکە و چووینە ژوورەوە بینیمان پەیکەری خویەکی تێدا نییە سەربازەکانی پاژڕەو زیاتر لە ئێمە لە نەبینینی خوا سەریان سوورما و بە یەکتریانەوت ئەمە چ پەرزگەیەکە کە خوای نییە منیش وەک سەربازەکان پێم سیر بوو چونکە تا ئەو ڕۆژە پەرزگەی بێخوام نەدی بوو هەموو جارێکە ئەچوومە ئەو شوێنانە بتی خویەکەمەدی هورم هەب کە هەستی بە سەرسوورمانی هەمووان کردوتی ئەو خوای کە فیرعونی ئێمە ئەی پەرستێ خویەکی سەیرە کە من ناتوانم پێتانی بناسێنم چونکە خۆشم نازانم کە ئەم خویە چۆنە ئەم خویە سەرسوڕهێنەرە نەچوی هەیە و نەدەم و نەسک و نەدەست و پێ و نە ئەخوات و شەراب و بیرەش نانۆشێتەوە و فێرعونەڵێ خی ئەو وەک مرۆڤ نیە و نابینرێ بەڵام ئەگەر ئێوە ئەتانەوێت بیناسن ئەتوانن شتێکی بازنی وەک خۆر بهێنە بەرچاوی خۆتان سربازەکان سوڕانەوە سیرێکی خۆریان کردو بە ناڕەزاییەکەوە کەوتنە ورتە ورت و ئاگام لێ بوو ئەیانوت فیرعەون شێت بووە، چونکە ئەگەر یەکێک تووشی شێتی نەبووبێ خوای بێ چاو و دەم و سک و دەست و پێ ناپەرستێ، هورمهەبیش وەک سەربازەکانی بیری ئەکردەوە و فیرعەونی بە شێ دەزانی. دوایی کاهینێکی گەنج کە قژی سەری نەتاشیبوو سوخمەیەکی کەتانی لەبەردابوو هات و گۆزەیەک شەراب و دەفرێ رۆنی زەیتوون و چەپکێ گیای تازەی بەهاری خستە پەرستگەکە و دوایی دەستی بە خوێندنی سرود کرد ئەیانوت ئەو سرودە خودی فیرعەون بۆ خویەکی خۆی هۆنیوێتیەوە و ئێمە لەو سرودە هیچ تێ نەگەیشتین و دیارە سەربازەکانیش کە نەخوێنەوار بوون هەر تێ نەئەگەیشتن لەم سرودەدا باسی ئەوەیە کرد کە ئاتون خویەکە کە نابینرێت بەڵام لە هەموو شوێنێکدا هەیە و بە ڕووناکی و گەرمی خۆی زەوی ڕووناک و گەرمەکات و هەموو خۆشیەکان و خەڵاتەکانی سەرزەوی و ڕووباری نیل هی ئەون هەروەها وتی ئەگەر ئاتون نەبێ شێر ناتوانێت لە شەودا ڕاو بکات و مار لە کون و جوچک لە هێلکە نایەتە دەرەوە و ئەگەر ئاتون نەبێ خۆشەویستی نایەتەکایەوە و هیچ پیاوێک ناتوانێت ژنێ بکاتە هاوسەری خۆی و هیچ مناڵێ لە سکی دایکی هەنگا و نانێتە سەرزەوی کاهینە گەنجەکە لە دوای ئەموتانەوتی پاشای میسر کوڕی خوایە و وەک باوکی بەدەسەڵاتە و لە وڵاتی میسر و وڵاتەکانی ترکە لەلایەن میسرەوە بەڕێوە ئەبدرێ و پشتگیری لێکرێ فەرمان ڕەواییەکە کاتێک کە سربازەکان ئەم وتیان بیست شمشێر و نەیزەکانیان کوتا بە قەڵغانەکانیان و بەم شێوەیە شادی خۆیان دەربڕی چونکە ئەوان تەنها لەم بەشە بە باشی تێگەشتبوون لەبەر ئەوەی ئەیانزانی گومانی تێدانە کە فیرعونی میسر کوڕی خویە چونکە بەردەوام وا بووە و لە داهاتوشدا پاشای میسر کوڕی خوا بێ بەم شێوەیە مەراسیمی کردنەوەی پەرزگە کۆتایی پێهات و دوایی ئێمە بەڕێکەوتین مەبەستم لە ئێمە پاژڕەوەکانی سوپا و پلەدارەکانە کە بە فەرماندەی هورم هەب بەڕێکەوتین هورمهەب بە سواری گالیسکە جەنگەکەی خۆی لە پێشەوەی هێزەکەدا ڕۆیشت و لە دوایەوە هەندێ لە بەرپرسەکان و دواتر سەربازەکان و لە دوای ئەوانیشەوە هەندێکی تر لە کەژاوەدا بوون بەڵام من سواری گوێدرێژێک بووم و سندوقی داو و دەرمان و کەرەستەکانی نوژداریشم لەگەڵ خۆمدا هەڵگرتە بوو. ئێمە تا کاتێک کە سێبەرەکان درێژ بوونەوە ڕێگامان بڕی و تەنها لە ناوەڕاستی ڕۆژدا کەمێ ڕاوەستاین بۆ نان خواردن و پاقلەی زەرکراومان خوارد، کەڕۆنی زەیتونیان پێداکردبوو هەندێ جار چەند سەربازێکی ماندوو یان پەککەوتە دوا ئەکەوتن و لە قەراغی ڕێگاکە دانیشتن و لەو کاتەدا بەرپرسەکان کە لە دوا ئەهاتن بە قامچی ئەکەوتنە گیانیان جارێکیان بینیم گالیسکەی جەنگی یەکێک لە لێپرسراوەکان لە بەردەم سربازێکی ماندوو ڕاوەستا کە لە قەراغ ڕێگادا لە سەرپشت ڕاکشا بوو ئەو بەرپرسە لە گالیسکەکەی خۆیەوە بە هەردوو پێی بازی دایە سەرسکی سەربازەکە بە شێوەیەک کە لە دوای ئەم بازدانە بەهێزە سەربازەکەیەک سەر گیانی سپارت بەڵام کەس ڕەخنەی لێنەگرت لەبەر ئەوەی ئەو سەربازەی کە بۆ شەڕکردنی مەدانی جەنگ بەکرێ ئەگیردرێ نابێتە مەڵی بکە. کە سەرەتای هەرێمێکی شاخاوی بوو لە ناکاودا بارانی تیر بەسەر سەربازەکان داباری و دەرکەوت کە هەندێ لە خەبیریەکان لە پشت گردەکانە و بۆسەیان بۆ سەربازەکانی ئێمەدانابوو لەبەر ئەو تیربارانە ئەو سەربازانەی خەریکی گۆرانی وتن بوون وسکت بوون بەڵام هورم هەب بایەخی بەو تیربارانە نەئەدا لەبەر ئەوەی ئێمە بە بەشی گرنگی سوپاکەوە لکبوون و سەربازەکانی پێشەوە پاشڕەوەکان و ناوەندی لەشکرەکە بەیەکەوە بوون. هۆرەمهەب فەرمانی دا سەربازەکان خێراتر بڕۆن و لەوێ دووربکەونەوە بۆ ئەوەی بتوانن هەڵمەت ببەنە سەر بەشی گرنگی هێزی خەبیری و کات و وزەکەیان بەدەستە و یەخەبوونی تیرهاوێژەکانی قەراغ ڕێگا بەفیڕۆ نەچێ گاریسکە جەنگەکانی ئێمە بە یەک هەڵمەت تیرهاوێژەکانی لە قەراغ ڕێگا دوورخستەوە و ئێمە بەردەوام بووین لە بەرەو پێشچوون لە تەنیشت منەوە بەرپرسێکی لێ بوو کە سواری گوێدرێژێک بوو، لێپرسراوی ئازوقەی سوپا بوو، لەبەر ئەوەی لە بەیانیەوە تا ئێوارە لە تەنیشت یەکەوە رێگامانەبڕی، لەگەڵیدا ببوومە هاوڕێ و داوای لە من کرد کە ئەگەر کوژرا، من هەوڵ بدەم لاشەکەی لە ناو نەچێت و تەرمەکەی بگەیەنمە کەس و کارەکەی کە مۆمیایی بکەن. ئەو ئەیوت، خەبیریەکان خەڵکانێکی ئازا و بێ بەزەیین و تا کاتی تاریک بوونی هەوا هەموومان ئەکوژن. هێشتا یەک لەسەر چواری ڕۆژ مابوو کە دەشتێکی فراوان لە ناوەڕاستی گردەکانەوە دەرکەوت و دیار بوو کە ئەوێ خێوەتگەی خەبیریەکانە و تا چاو بڕیە کرد خێمەی ڕەشی یەک لە دوای یەکی لێ هەڵدرا بوو لە بەردەم خێمەکاندا خەبیریەکان بە قەلغان و نەیزەی بریقەدارەوە هاواریانە کرد بە شێوەیەک کە نەعرەیان لە بیاباندا دەنگی ئەدایە و مەترسی ئەخستە ناو دڵەوە هورم هەب سەربازەکانی خۆی ڕێخست و ڕمدارەکانی کردە ناوەڕاستەوە و تیرهاوێژەکانی لە هەردوو لای لەشکرەکەیدا جێگیر کرد و دوایی فەرمانی بە گالیسکە جەنگیەکاندا کە لەگەڵ فەرمانی من هەڵمەت ببەن و ئێمە لە دوای ئێوە ئەگەینە سەریان چەند گالیسکێکی قورسیشی لەگەڵ خۆی هێشتەوە پێیوتن بەردەوام لەگەڵم بن و لێم دوور نەکەونەوە هورم هەب چونکە تێگەشت سەربازەکانی لە هات و هاواری خەبیریەکان و بریقەی قەڵغان و نەیزەکانیان ترساون هاواری کرد ئەی پیاوانی میسر و سووریا ئێوە ئەی ڕەش پێستەکان ئەی سوپای میسر ترستان لە دەنگی هاواریان نەبێ چونکە هەرچەندە دەنگیان زل بێ هەر باەکە و ناتوانێ زیانتان پێ بگەێنێت و بزانن کە ژمارەی سربازەکانی ئەوان زۆر نییە ئەم خێوەتانەی ئەیبینن جێگەی ژن و مناڵەکانیانە و ئەم دوو کەڵانە نیشانەی ئەوەیە چێژ لێنێن و ئەگەر ئێوە ئازایەتی بنوێنن ئەم شەو چێشتەکانە خۆن و ژنەکانیان ئەبێتە هی ئێوە منیش وەک تیم ساحێکی بسیوام و حەزەکەم شەڕ هەرچی زووتر بە سەرکەوتنی ئێمە کۆتایی پێبێ کە بتوانم نان بخۆم بەر لەوەی هورم هەب فەرمانی هێرش بردن بدا سەربازە خەبیریەکان بە دەنگێکی گوێکەڵکەرەوە هێرشیان کردە سەرمان و من بینیم کە ژمارەی سەربازەکانیان لە سەربازەکانی ئێمە زیاترە کاتێک کە ڕمدارەکانی ئێمە ئەو سەربازە ترسناکانیان دی کە نزیگەکەونەوە سێرێکی دواوەیان کرد و منیش وەک ئەوان ئاوڕێکم بۆ دوای خۆمەوە دایەوە کە بزانم لە چ ڕێگایەکەوە ئەکرێ پیاو خۆی قوتار بکە بەڵام لە دوامانەوە ئەفسەرەکانی بەش قامچیە ترسناکەکانی خۆیان ئەسوڕاندەوە کە بەردیان بەسەرەوە بەستبوو شمشێرەکانیان ئەدرەوشایە و سەربازەکانی ئێمە تێگەشتن کە ڕێگەی ڕاکردن نەماوە و جگە لەوەش هەمویان ماندوو برسی بوون و ئەیانزانی کە ئەگەر ڕابکەن سربازە خەبیریەکان چالاکانە ئەیانگەنێ و هەمویانە کوژن ئەوە بوو کە بیرۆکەی ڕاکردنیان گۆڕی و لە یەکتر نزیک بوونەوە کە کەلێنیان نەمێنێ و دوژمن نەتوانێ بە نێوانیاندا تێپەڕێ کاتێ لە ئێمە نزیکبوونەوە تیرهاوێژەکانی ئەوان تیرەکانیان هاویشت و ئەگەرچی دەنگی وزەوزی تیرەکانیان هورە ڕوخێنەر بوو مردن هەر چرکەیە کە ڕەشەی لە مرۆڤە کرد بەڵام من لەو دەنگانە زیاتر ئەخرۆشام لەبەرەوەی ئەو دیمەنەی ئەم بینی و ئەو دەنگانی ئەم بیست تا ئەو کاتە گوێم لێ نەببوو نەمدی بوو هورمهەب لەم کاتەدا قامچەکەی خۆی هەڵبڕی و داینەواندەوە و کەڕەنا لێدرا و یەکسەر دوای ئەوە گالیسکە جەنگیە تیژڕەوەکان کەوتنەڕێ و لە دوای ئەوان هەموو سەربازەکانمان کەوتنەڕێ و بە شێوەیەک نەعریان لێدا کە هەستم کرد دەنگی ئەوان لە دەنگی شەڕکەرە خەبیریەکان بەرزتر بوو من کەم زانی سەربازەکانی ئێمە بۆ دوورخستنەوەی مەترسی لە خۆیان هاواریانە کرد وەک ئەوان منیش کەوتمە نەعرە لێدان و لە کاتی هاوارکردنمدا هەستمە کرد کە ناترسێم. سەربازە خەبیریەکان ئەگەرچی ئازابوون بەڵام گالیسکەی جەنگیان نەبوو گالیسکەکانی ئێمە قلیشێکی لە نێوانیاندا دروست کرد کە ڕێگەی بۆ نەیزەدارەکان خۆش کرد و هەر ئەوەندە نەیزەدارەکان هات ناو کەلەبەرەکەوە ئیتر لەسەر فەرمانی هورم هەب تیر هاوێژەکانی ئەمە کەوتنە تیربارانی دژمن لەمە بەدوا سەربازەکانی دوو بەرەی شەڕ تێکڕژان. لە دوورەوە کڵاو خودەکەی هورمهب دیار بوو کە پەڕی درێژی حوشترمرغی پێوە کردبوو. بەردەوام لە پێشی پێشەوەی سەربازەکاندا شەڕی ئەکرد. گوێدرێژەکەی من لە هاتوهاواری مەیدانی جەنگ تۆقی بوو. خۆی خستبووە ناوەندی گۆڕەپانەکە و هەرچەند دەویستم پێشی لێ بگرم نەمتوانی و ئەمبینی سەربازەکانی خەبیری بە چەلەنگیەوە جەنگان و کاتێ ئەکەوتنە سەر زەوی هەوڵیانەدا بە شمشێر یان نەیزە ئەسپ و سەربازەکانمان بکوژن ئەم ڕوانێ هەر لایەک هەر خوێنەمەدی و ئەوەندە کوژرا و بریندار کەوتبوون کە لە ژمارە نەهاتن لە ناکاودا سەربازەکانی خەبیری هاوارێکیان کرد و پاشەخشیان کرد و هۆیەکەی ئەوە بوو کە گالیسکەکانی ئێمە توانی بیان ریزەکانیان تێک بشکێن و خۆیان بگەێنە خێمەکان و ئەوێ ئاگر تێبەر بدەن خەبیریەکان کاتێ بینیان ژن و مناڵ و مانا و مەڕەکانیان کەوتونەتە بەر مەترسی بۆ ڕزگارکردنیان بەڕاکردن بەرە و خێوەتەکانیان ئەڕۆشتن و هەر ئەم کارەیان بۆ هۆی لە ناوچوونیان چونکە گالیسکەکانی ئێمە بەرە و ئەوان گەڕانەوە و سربازەکانمان کە لە دوای گالیسکەکانەوە بوون گەیشتن و خەبیریەکان لە نێوان دوو تاقمی هێرش بەر قەتڵ و عامکران. بە شێوەیەک کە بەو هەموو ئازایەتی کە هەیان بشکان و ئەوانەی زیندومانە و لە ترسی گیانیان هەڵاتن هەر سەربازێکی خەبیری کاتێکە ئەکوژرا لەلایەن سەربازەکانە و ئەپشکنرا و هەرچیەک کە بە کەڵک بە لیان ئەدزی و دەستێکیشیان لێکردەوە بۆ ئەوەی دوای تەوابوونی شەڕ لە خێوەتگەی میسریەکاندا لە بەردەم جێگەی فەرماندەی سوپا کەڵەکەی بکەن. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین تا ئەو کاتە ڕێز و سلاوی سورێن ناتەق